نوری نەمر هەواڵە غەیبیەکان یەکەم ئەو هەواڵە غەیبیانەی تایبەتن بە سەردەمی خۆیەوە کتێبەکانی فەرموودە لە پێشی هەمووشیانەوە سەحیحی بوخاری و موسلیم ئەم ڕووداوەی خوارەوە دەگێرنەوە ڕۆژێکیان پێغەمبەری خوا چووە سەر مینبەر ڕوانینی ئاراستەی جیهانە غەیبیەکان کرد و لە نێوەندی تەجەلیاتە جەلالییەکانیدا کە لە شێوەی تووڕەییدا خۆیان دەنواند دەستە دەستە واریداتی بەسەر ئامادەبوواندا پەخش دەکرد لەو نێوەندەدا فەرمووی ئەمڕۆ چیتان دەوێت بپرسن؟ ئیتر ئامادەبوانی کۆڕەکە پرسیاریان دەکرد و ئەویش وەڵامی دەدانەوە. لەو کاتەدا گەنجێک هەستایە سەر پێ و وتی، ئەی پێغەمبەری خوا، باوکی من کێیە؟ پێدەچێت ناوە ناوە قسە و قسەڵۆک لەبارەی باوکیەوە کرابێت و ئەو گەنجەیش پێیان ناڕەحەت بووبێ. جا ئەو ڕۆژە هەلێکی دەستکەوتبوو لەبارەی باوکیەوە پرسیاری لە پێغەمبەری خوا دەکرد کە، بە ئیزنی خوا، چاوانی بە ڕووی غەیبدا کراوە بوون. سەروەرمان وەڵامی دایەوە و فەرمووی، باوکی تۆ حوزافەیە. ئیدی گەنجەکە ئاسوودە بوو، چونکە ئەو وەڵامەی وەریگرتبوو، وەڵامێکی دڵخۆشکەر بوو. ئیتر لەمەودوا ئەویش بە شێوەیەک کە هیچ گومان و دوودڵیەک توخنی نەکەوێت، ئیتر لەمەودوا ئەویش بە شێوەیەک کە هیچ گومان و دوودڵیەک توخنی نەکەوێت، دەدرایە پاڵ باوکێک و بە، عەبدوڵڵای کوڕی حوزافەی سەهمی، بانگ دەکرا. ئا لەو کاتەدا کە هەر کەسە و پرسیاری شتێکی دەکرد، یەکێک لە ئامادەبووان کە زۆر چاک لەو حاڵەتە ڕۆحیەی پێغەمبەری خوا تێگەیشتبوو، بەڵێ، کەڵا عومەر ڕەزای خوای لێ بێ یەکڕاست لە جێی خۆی ڕاپەڕی و فەرمووی، ڕەضینا بئللە ڕەبا، وبئلسلام دینا، وبمحمد نبیا، ڕازی بووین ئەڵڵا پەروەردیگارمان و ئیسلام دینمان و حەزرەتی محەممەدیش پێغەمبەرمان بێت. ئەو متناسک و پڕواتایانەی حەزرەتی عومەر، دەروازەی بەڕووی ئەو سروو و دڵنیایی بەخشانەدا ئاوەڵا کرد کە لە ناخی پێغەمبەری خوادا شنەیان دەهات، ئیتر تەجەلیاتە جەلالیەکان شوێنیان بۆ شەماڵەکانی ئونس بەجێهێشت. ئەم ڕووداوە لە حزووری ئەو سەحابیانەدا ڕوویدا، کە مزگەوتیان پڕ کردبوو هەر هەموویان تەزدیقی فەرمایشتەکانی پێغەمبەریان دەکرد و وەک بڵێی بە بێدەنگ بوونیان دەیانگوت ڕاست دەفەرموویت ئیمامی موسلیم دەگێڕێتەوە ڕاوی حەدیسەکەیش حەزرەتی ئەمەر ڕزای خی لێبێ دەفەرموێ لە غەزای بەدردا بووین پێغەمبەر درودی خی لێبێ استراتیژی جەنگەکەی بە تەواوەتی داڕشت بوو مەدانی جەنگەکە دەگەڕا لە پڕێکدا ڕوانینەکانی بڕیە ئەو دیوی پەردەکانی غەیب و نیگاکانیشی ڕوو لە ئاسۆکانی داهاتوو بە دەستهی موبارەکی ئاماژەی بۆ چەند شوێنێک کرد و فەرمووی، سبەینێ ئێرە جێگەی کوژرانی ئەبوو جەهلە، ئێرەشی عوتبە و ئەمەش جێی شەیبەیە و وەلیدیش لێرەدا دەگەوزێت و چەندەها ناوی تریشیش من. لە پاش کۆتایی هاتنی جەنگەکە حەزرەتی عومەر سوێند دەخوات و دەڵێ، پێغەمبەری خوا ئاماژەی بۆ چ شوێنێک کردبوو، ئەوها هەموویانمان لەو شوێنەدا بە مردوویی دیتەوە. بەڵێ، ئەو مرۆڤانەی کە تا لە ژیاندا بوون، بە زمانیان تەسدیقی پێغەمبەریان نەدەکرد، کوا ئێستا بە جەستەی مردوویان شایەتی دەدەن لەسەر سیدق و ڕاستگۆیی ئەو پێغەمبەرە ئازیزە؟ بەڵێ، پێغەمبەری خوا هەواڵی ئەدا و هەواڵەکانیشی بێ ئەوەی سانتیمێک بترازێن وەک خۆیان دەهاتنە دی. ئیمام ئەحمەدی کوڕی حەنبەل، لە موسنەدەکەی دا ئەم ڕووداوە دەگێڕێتەوە، جارێکیان پێغەمبەری خوا دروودی خوای لێ بێت لە مزگەوت لە نێو هاوەڵاندا دانیشتبوو، لە دەرفەتێکدا فەرمووی، پاش کەمێکی تر مرۆڤێکی نوورانی لەو دەرگایەوە دێتە ژوورەوە. ئەو کابرایە لە چاکترین مرۆڤەکانی یەمەنە و ناوچەوانی جێ دەستی فریشتەی پێوەیە. پاش ماوەیەک کابرایەک هەر بەو شێوەیەی کە پێغەمبەری خوا وەسفی کردبوو هاتە ژوورەوە. لە حزوری دا چۆکی دادا و مسوڵمان بوونی خۆی ڕاگەیاند. ئەو مرۆڤە سیما پاک و ڕوخسار درەوشاوەیەش کە نمونەی ئەدەب و ویقار بوو، جگە لە، جەریری کوڕی عەبدیللا، ی بەجەلی کەسی تر نەبوو. ئیمامی بەیهەقی لە دەلائل النبوە کەی دا ئەم ڕووداوەی خوارەوە دەگێڕێتەوە، ئەبو سوفیان لە کاتی فەتحی مەککەدا موسوڵمان بووبوو، بەڵام هێشتا بە تەواوی ئیمان لە دڵیدا جێگیر نەبووبوو، جارێکیان کە پێغەمبەری خوا تەوافی کەعبەی دەکرد ئەویش لەو ناوەدا دەسوڕایەوە لەو کاتەدا ئەوەی بە خەیاڵدا هاتکە داخۆ دەبێت چۆن بێت ئەگەر سەر لە نوێ سوپا ڕێک بخەمەوە و بەرەنگاری ئا ئەمە ببمەوە ڕێک لەو کاتەدا پێغەمبەری خوا درودی خوای لێ بێ هاتە لای و بە ئەسپایی ئەم قسانەی دا بەگوێیدا دیسانەوە شکست خواردومان دەکردی ئیدیا بوو سوفیان لە مەسەلەکە حاڵی بوو ئەو ئیمانە لەرزۆکەی تا ئەو ساتەوەختە هەیبوو لە پڕێکدا جێگیر بوو، ئیتر لە شوێنی خۆی ئۆقرەی نەدەگرت و هەر دەیوت، داوای تۆبە و لێخۆشبوون دەکەم لە خوای گەورە. باشە دەبێ کێ هەواڵی ئەم خورپە ئایینیەی دڵی ئەبو سوفیانی بە پێغەمبەری خوا گەیاندبێت؟ ئەبو سوفیان بەم هەڵوێستەی دەری دەخست کە حەزرەتی محمد علیە الصلوة والسلام ڕەوانەکراوی پەروەردیگارە و ڕاستبێژە لە گوفتارەکانیدا. کتێبە بەناوبانگەکانی فەرموودە ئەم ڕووداوەی خوارەوەمان بۆ دەگێڕنەوە ئۆمەیری کوڕی وەهب کە بە پیاوە شەیتانەکەی سەردەمی جاهیلی ناسرا بوو لەگەڵ سەفوانی کوڕی ئومەیەدا ڕێکەوتن بە گوێرەی ئەم ڕێکەوتنە ئۆمەیری کوڕی وەهب بە بیانووی کوڕەکەیەوە کە لە نێو دیلەکانی بەدر دابوو دەچووە مەدینە و بە شمشێرە ژەهراوییەکەی پێغەمبەری خوای دەکوشت لە بەرامبەر ئەمەشدا سەفوان قەرزەکانی عومەیری دەبژارد و هەر شتێکیشی بەسەردا بهاتە سەرپەرشتیکردنی خێزانەکەی دەگرتە ئەستۆ عمەیر شمشێرەکەی تیژ کرد و بەرەو ئامانجەکەی کەوتەڕێ کاتێک گەیشتە مەدینە بردیان بۆ مزگەوتەکەی ڕسول وڵات درودی خوای لێبێ عمەیر کەسێک نەبوو متمانەی پێ بکرێت هەر بۆیە ئەسحاب نەیاندەویست بە تەنها لەگەڵ پێغەمبەری خوادا بەجێی بهێڵن هەر هەموویان وەک قەڵایەک لە گۆشت و خوێن بە دەوری پێغەمبەری خوا ڕیز ببوون و چاودێریان دەکرد ئینجا پێغەمبەری خوا هۆی هاتنەکەی پرسی ئەویش لە وەڵامدا کۆڵێک درۆی ڕێکخست بەڵام پێغەمبەری خوا باوەڕی بە هیچ کامیان نەکرد لە کۆتاییدا سەروەری هەردوو جیهان پێی وت، مادام تۆ ڕاستی نادەرچێنی، ئەوا با من پێت بڵێم. ئینجا پێغەمبەری خوا درودی خوای لێ بێ باسی ئەوەی بۆ کرد کە چۆن لە مەککە لەگەڵ سەفوان ڕێکەوتوون لەسەر کوشتنی پێغەمبەر و چ گفتوگۆیەک لە نێوانیاندا ڕوویدا و بە دوور و درێژی هەمووی بۆ گێرایەوە. عومەیر بە بیستنی ئەمانە کاس و وڕ مابوو. بۆیە بێ سێ و دوو دەستی موبارەکی پێغەمبەری گوشی و موسوڵمان بوونی خۆی ڕاگەیاند. حەزرەتی عومەیر دواتر لە پێناوی سەرخستنی ئیسلامدا هێندە کۆششی کرد تا ئەوەی لە ڕێگەی ئەوەوە چەندەها کەس بە ئیسلام شاد بوون. پێغەمبەری خوا لە کوێوە گوێبیستی ئەم گفتوگۆیەی نێوان عومەیر و سەفوان بوو؟ لەگەڵ بوونی ئەو دوورییە لە نێوانیاندا کێ ئەم هەواڵەی بە سەروەرمان گەیاند؟ جا با باوەڕداران ئەوانەش کە باوەڕیان نییە لە هەوڵی حونجە کردنی ئەم ڕووداوە و هاوشێوەکانیدا بن و ئێمەش بچینە سەر بڕگەی دواتر. نوری نەمر.